لە تۆمارکراوەکانی ڕێکخراوی دەریای فەڕەنسی کتێبی ڕەهندەکانی لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی وەڵامێک بۆ ڕەخنەکەی نیاسەعید عەلی لەمەڕ مێژووی پەیوەندێنی هێنەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعدا فەیسەڵ عەلی، ڕەهەندەکانی لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی، سلێمانی، دوو هەزار و پێنج، چاپی یەکەم، بڵاوکراوەکانی دەزگای چاپ و بڵاوکردنەوەی بەدرخان، زنجیرەی ژمارە چل، ژمارەی سپاردن 430 ساڵی 2005. ئەم کتێبە لە دووتۆی 16 لاپەڕەی قەبارە مامناوەندیدایە لە خوێندنەوەی پێشڕەو حەمە ساڵح. کارە هونەریەکان ڕووناک ڕەفیق.